گروپی ئاواز بۆ پەرەپێدانی تواناکان پێشکەش دەکات، ئەم گروپە کاردەکات لە پێناو گەشەدان بە توانستەکانتان و برەودان بە خولیاکانتان. لەگەڵ گروپی ئاواز سەرکەوتن مەحاڵ نییە، بەڵکو هەر ئەزموونێک دەکەینە هەنگاوێک بۆ سەرکەوتن. بەڕێزان بفەرموون ئێوە و پێشکەشکردنی سمینارێک لەلایەن ڕاهێنەری استراتیژێتی فێربوونی زمان و خوێندنەوەی خێرا نەزمی قادرەوە سەرکەوتنت بە ئەندازەی ئەو تەرکیزەیە کە دروستیەکەیت بەڕێزان بۆ بەشداریکردن لە خولەکانی گروپی ئاواز پەیوەندی بەم ژمارە تەلەفۆنانەی خوارەوە بکەن. خۆشەویستان سپاس بۆ ڕاگەیاندن و بڵاوکردنەوەی بەرهەم و بابەتەکانی گروپی ئاواز بۆ زیاتر سوودمەندبوونی هەموو لایەک. ئەو بابەتی کە من ئامادەم کردو بۆتان لە چوارچەوەی بابەتێکایە کە پێم وایە لە دوانزە ساڵی خوێندنا بێبەش کراوین لەو ستراتیجێتە نوێ و فێربووانەی کە لە جیهانی پێشکەوتنا ئێستا خرێتە ڕوو ئەها یعنی ئەمەە دووبارەی کردبێتەوە چوبێتە ناو نەستی دەست خۆش بێت بەڵێ کاگەکان ئەحسن بەبێ بیرکردنەوە بتوانێت ئەنجامی بدات چی تریش بەڕێزان چ کاتێک بە کەسێکە بدرێت بەڵێ بتوانێت کەسێکی تر فێرکە زۆر جوانە زۆر باشە بەڕێزان لەم سیمیناری ئمڕۆ کاتژمێرونەیەک مۆڵەتم هەیە انشاءله سوپرایزێکی گرنگم هەیە بۆتان زۆر زۆر بەخێرهاتنی هەمووتان ئەکەم زۆر زۆر خۆشحاڵم چ کەسێک زیاتر سوودمەند دەبێت لەم بابەتانەی من بەرەزان کەسێک کە زیاتر بەشداری بکات لەگەڵ ئەو پرسیارانەی کە ئێمە ئاراستەیەکەین چەند بەڕێز پێشتر لە خولی من بەشداری کردو بێ زەحمەت بەس دەرس بەسکات و خولێکی درێژخایەن زۆر باشە هەر خولێک بێ کێشەنی باشە چەند بەڕێز بەڵە چەند بەڕێز لە سیمیناری منا بەشداریان کردووە سیمینار زۆر باشە دەستان خۆش بێت ئینشاءڵا ئەوانی تریش بۆ جارێکی تێر دەست بەرسەکەنەوە لە بابەتەکانە بەڕێزان زۆر سوپاسی لەختی خوشکانەکەین بۆ دابینکردن هۆڵەکە ئێمە وەکو گروپی ئاواز بە هاوکاری گروپی بەرین ئەم سیمینارەمان لەسەر سەراتژێتی فێربوون بۆ بەڕێستان ئامادە کردووە. گرنگی ستراتیجیەتی فێربوون لە جیهانی ئیمڕۆیە لە کۆمەڵێک خاڵ خۆیە بینێتەوە یەکێک لەوانە ڕووداوە زۆر زۆر خێراکانی جیهان بەڵام ڕنگ نەدانەوەیان لە ناو سیستمی پەروەردەی با بڵێ نەگەر ئەمە منهجێکی پەروەردەی بێت ڕنگ نەدانەوەیان لە ناو سیستمی پەروەردەیە یەکێک لەو هۆکارە سەرەکیانەی کە پاڵی ناوە بە من لە بواری گەشەپێدانی مرۆیی لە بواری دەروونناسی سەرکەوتنە ئیش بکەم ئەتوانم بڵێم خاڵی سەرەکی و دەماری سەرەکی ئەم بابەتە بووە کە من ئیمڕۆ لە خزمەتتانام کاتێک کە مەرحەلە دووی زانکۆ بووم لە بەشی ناوخۆیی بیرم یەت مامۆستا کتێبێکی بۆ هێناین وتی، ئەمە جگە لەو مەلزەمانەی کە وەریەگرن، ئەمە یەکێکی ترە لە سەرچاوە سەرەکیەکانی ئێوە. ئەمە یەک تۆز ئاوی لێیە با بخەینە ئێرەوە. یەکێکە بێت لە سەرچاوە سەرەکیەکانی ئێوە. کاتێک کە سەیرم کرد سەیرەکەم زمانێکی جیاواز لە زمانی دایکە. یەکسەر مێشکم لێدانێکی تون بەری کەوت وتی تۆ ناتوانیت لەم زمانە تێبگەیت زمانێک کە لە جیهانا یەکێکە لە هەرە پێشترین زمانەکان بەڵام من بێبەش بووم لێی جەرەقەیەک لە مێشکما دروست بوو هەر شتێک لە ناو مێشکی منابوو هەموو شتە تەقلیدەکان بوون و باوەڕێکیشیان لە مێشکی مندا دروست کردبوو کە تۆ بۆ ئەوەی فێری زمانێکی تر ببیت جگە لە زمانی دایک پێویست دەکات کۆمەڵێک مەنهەج بهێنیت لە لای کۆمەڵێک مامۆستای بەڕێز دەرس بخوێنیت پاشان ئەگەر بتوانی فێری ببیت و لە مێشکیشما هیچ کات ئەوە سنووردار نەکرابوو کە من فێربوونی زمانەکەم تا کەی بڕوات بەخێر بێیت تا کوێ بڕوات و بۆ کوێ بڕوات. هەوڵم دا لەگەڵ زمانەکە لە لەبەرکردنی وشە هەر وەکو شێوازە تەقلیدەکەی خۆمان دەستم پێ کرد. پاش ماوەیەک سەیرەکەم زۆر زۆر بێتاقەتی و بێزاری لەو زمانە ڕووم تێ ئەکات. بەڵێنم بەست لەگەڵ خوای گەورە گەڕام بە شوێن سەرچاوە وتم ئەگەر من ئەم بابەتانەم دەست بکەوێت بتوانم هاوکار و یارمەتی کەسانی تر بدەم. خوایگیان تۆش یارمەتیم بدە لەم بابەتانە. خوای گەورە زۆر زۆر یارمەتی دام. لەو بوارانە بابەتێکم ئامادە کرد ناوم نا ستراتیجیەتی فێربوون هەر بەمەوە نەوەسا مێشکم وتی تۆ دەروناسی سەرکەوتنت نەخوێندووە مێشکم ئەم شتانەی پێوتم تۆ لە ئەکادیمیایەکی جیهانی تۆ ماستەرت نییە تۆ هێشتا تەلەبەیت چۆن بتوانیت ئەم بابەتانە تەواو بکەیت تۆ زمانیش نیت کێ وتێتی ئەتوانیت ئەمانە کۆمەڵێک بەربەستانن، دڵنیام لە هەر یەکێک لە بەڕێزیشتانا ئەم بەربەستانە هەیە بۆ توانستی فێربوونی زمان و ئینشاڵا ئێمە ئەم باوەڕانە یەک یەک ئەخەینە ڕوو و هۆکارەکانیشی چین باسیان ئەکەین. باش ئیمڕۆ باسی چی ئەکەین بەڕێزان؟ یەکێک لە بابەتەکان بەر لەوەی کە بڕۆینە ناو چوارچێوەی بابەتی سەرەکیمان یەکێک لەوانە تینووی فێربوونە. ئەو هۆکارانە کامانەن کە تونیەتوی فێربوون بە تایبەت فێربوونی زمان ناهێڵن ئەیکوژێنن و خامۆشی ئەکەن؟ من چەند هۆکارێکم باس کردووە لێرە یەکەم باوەڕی هەڵەی فێربوونی زمان ئەوەندەی دەرفە دەبێت یەکجێ پێتان ئەڵێم باوەڕە هەڵەکان کامانە لە مێشکی ئێمە بەڕێزان کاتێکە باوەڕێکی هەڵە لە ناو مێشکی ئێمە هەیە لە دەروونناسی سەرکەوتناپی دێ فریکوێنس یانی خولگە، خولگەیەک لە دوروپشتی خۆمانا دروست دەکەین ئێمە. ئەم خولگەیە ڕێگرە بێت لە بەرامبەر هەر ئیشێک کە ئێمە ئەمانەوێت بیکەین. ئەو کاتە بۆ من دروست بووبوو، بەڵام لە قانوونە کائیناتییەکان تێنەگەیشتم. کاتێک ئەمویست هەنگاوێک بنێم بەرەو ئاڕاستەیەکی تر، ئەم باوەڕە غەڵەتانە وەکوو لاسیکێک، وەکوو ئیسپرینگێک ئەیهێنامەوە کوێ؟ ئەیهێنامە شوێنی خۆی. ئەمە پێیان وترێت باوەڕە غەڵەتەکان لە زمانا. دووەم، نەبوونی پاڵنەر. چەند بەڕێزتان هەیە لە فێربوونی زمانا یان لە ئیشێکی ترا پاڵنەری بۆ، دروست نەبووە یان پاڵنەرەکەی تا کۆتا نەبوو کوژاوەتەوە بێزەحمەت دەست بەرز کاتەوە مەسەلەن ویستبێتی گوێ بۆ زنجیرە وتارێک بگرێت زنجیرە محازەراتێک خولێک بگرێ بەڵام نەیتوانیوە تا کۆتا بەردەوام بێت بێزەحمەت دەست بەرز کاتەوە نەبوونی پاڵنەر تأکید تقریبا لە سەدا پەنجا ئەو حاڵەتەمان بۆ هاتۆتە پێشەوە ئیمڕۆ من یەک تکنیکی دەروناسی تا پێڵێم کە دواتر بتوانن ئەگەر لە فێربوونی زمانە لە هەر ڕێچکەیەکەوە بیت بتوانی پاڵنەرەکە دروست کەیت وەکو ئەو گڵۆپەی مێشکت بۆی داگیرسێت هەڵەی ستراتیجیەت ئەو خولەی کە من ناوم ناوە ستراتیجیەتی فێربوونی زمان سی هەڵەی ستراتیجیم دیاری کردووە لە فێربوونی زمانە و سی و دوو هەڵەی باوەڕەکانیشم دیاری کردویانە بە هەر هەمویانە کاتە چەند شەست و دوو هەڵەی ستراتیجم خستووەتەڕوو، هەر بەڕێزێک کە هاتبێت بۆ لای من زیاد لە دوو زمانیشی زانیبێ، ویستبێتی زمانی تر فێر بێ، بەڵام زۆر عەزیەتی بووە، ئەو هەڵانەم پێ وتووە، یانی دانی ناوە بە هەڵەکانا کە وتوێتی بەڵێ شتێکی وا هەیە. سێیەم، بەردەوام نەبوون، یەکێکی ترە کە برای دروست نەبوونی پاڵنەرە. چوارەم دانیان وێستگەی فێربوونی زمان. یەک پرسیار، وێستگەی فێربوونی زمان لێرنین پلاتیۆ؟ یەکێکە لەو خاڵە جەوهەرییانەی کە هەرکەسێک بتوانێت بیبڕێت یان لە مێشک و زەینی خۆیا تەسەوری کردبێت پێم وایە زۆر زۆر سەرکەوتووە بێت چۆن تۆ کاتێک کە ئەتەوێت فێری زمانی دووەم ببیت ئەگەر لە ناو مێشکی خۆتا ئەو هێڵکاریت دانەناوێت تاکو کوێ ئەتەوێت فێری زمانەکە ببیت دنیا ئەو فێربونی زمانت بۆ نادۆزێتەوە بەڕێزان کەسان هەبوو لەم خولا بەشداریان کردووە ئافرەتێک هەبوو لە سلێمانی مەسیحی بوو لەم خولەی ئێمە بەشداری کرد کاتێکە تەمریناتم پێکردن لە تەمریناتەکانە زۆر بێت تااقەت و هەستم پێ کرد ئەچون بۆ لای من تۆ زۆر زۆر بێت تااقەتی بەتابێت لەو شتانە کە من پێتە نووسم وتی زۆر زۆر ڕاستە وتم بۆ وتی ماوەیەکی زۆر دەرە خەریکی ئینگلیزیم ئەڵمانێکی باشی ئەزانی بەس ئیشی بە ئینگلیزی هەبوو ماوەیەکی زۆر زۆرە خەریکم هەرچی وشەیەکم لەبەر کردووە لەبیر و چۆتە نزیکەی پێنج هەزاری لەبەر کردبوو بەڕێزێکی تر موختەسی کۆمپیوتەر بوو ئیت ماوسا زیاتر لە پێنج هەزارم لەبەر کردووە بەڵام ئەم فێربوونە نازانم تا کوێ ئەڕوات نازانیت. ئیمڕۆ هێڵکاریەکتان پێ ئەڵێم سێ ئاستەکەتان بۆ دیاری ئەکەم بەڕێزان لەهەر ئاستێکیا بیت چۆن هەنگاو بنێ بۆ ئاستەکەی تریان لەو ئاستەیشا چۆن بڕۆی بۆ ئاستەکەی تریان وابزانم من ئیمڕۆ جگە لە زمانی دایک لەگەڵ زمانی سۆرانی هیچ نازانم وابزانە قسەکانی من ئاوا بە حەزەرەوە وەرگرە بەس کە تکنیکەکانم پێوتی ستراتیجەتەکانم پێوتی ئەو کاتە بزانە من چەنێک دراسەم لەو بوارانە کردووە. یانی بە حەزەرەوە وەریگرە لەم بابەتە. ئەمە وەکو تینووی فێربوونی زمان. مرۆڤ توانای فێربوونی چەند زمانی هەیە کێ زانێت؟ بەشداری کن بەڵێ بێ نهایەت چەندی هەیە بۆ گومانتان هەیە چەنێکی بێت ئەتوانێت فێر ببێت سوزوکی ئەو بەڕێزانەی کە لە خولەکەی خۆما بوون ناوەکەی ئاشنایە بۆ یان یەکسێ مێشکیان هێمایەک داکردن سوزوکی یەکێک لە هونەرمەندە زۆر زۆر بە تواناکانی یابان توێژینەوەیەکەکە لەسەر مێشکی هەندێک باڵندە کاتێکە لە ناو شوێنێکی بەخێوکردنە ئەبن لەوان لەناو دەواجنێکا ئەبن لەو کاتێک کە لەناو هێلکەکان هەتاوکو ئەو کاتێک کە یەنە دەر توێژینەوەیەکیان لەسەر ئەکات ئەڕوا بۆ لایەن بەڕێوەبەرەکەیان ئەڵێ من ئەمەوێ توێژینەوە لەسەر ئەم پەلەوەرانە بکەم پەلەوەری دەنگخۆش بزانم تا چەندێک توێژینەوەکەم بە دروستی دەرەچێت زۆر باشە ئەڕوا چل دانە دیاری ئەکات ئەڵێ لەو کاتەوەی کە هێلکەکانیان ئەخرێتە ناو پلەیەکی گەرمی هەتا ئەو کاتانەی کە یەنە دەر ئەمەوێت توێژینەوە بکەن توێژینەوەکەی کات دوای دەرهاتنیان لە هێلکە بەروارەگە نووسێ لە منێ نەمنەوە ئەم باڵندانە باڵندەی دەنگخۆش لە ناو هێلکەکە هاتوونەتە دەر هەتاکەی هەتا توێژینەوەکەی تەواوکات شتێکی زۆر زۆر سێری بۆ دەرەکەوێت لەناو توێژینەوەکایا ئەوەی بۆ دەرەکەوێت ئەو باڵندانەی کە لەناو هێلکەکان و دواجار یەنە دەر لەگەڵ ئەوانەی کە بوون بە دایک و باوک زۆر زۆریان جیاوازە لە ڕووی خوێندنەوە ئەتوانن زیاتر لە نۆ شێواز بخوێنن کاتێک کە بچووک بوون تەنها یەک جۆر خوێندنیان هەبوو بەڵام کە گەورە بوون خوێندنەکانیان چی لێ هات جۆراوجۆر بوو و سێرەکە ئەچێ بۆ بازار لەناو قەفەسەکان ئافرۆشرێن بۆ مەتعەم و شوێنی سەیرانگاکان بیرەکات و ئەڵێ مرۆڤ مێشکێکی زۆر زۆر عەبقەری و گەورەی هەیە ئەم باڵندەیەش مێشکێکی بچووکی هەیە باشە چۆن زیاد لە دوانزە جۆر ئەتوانێ بخوێنێت بەڵام بۆ مرۆڤ بە درێژایی تەمەنی ئاوا دەخوازێت بۆ زمانی ئینگلیزی بۆ زمانی تورکی بۆ زمانی فارسی ئەسڵەن جاربا لە کاتی خەوتنا ئەچێ بۆ ئەم دیو یێتە بۆ ئەو دیو هەر بیری لە لای فێربوونی زمانەکەیە بۆچی ئەم بیرکردنەوەیە تەحەقوق پەیا ناکات و نابێ بە کردار تیایا کاتێ کە سوزوکی توێژینەوەکەی تەواو ئەکات یەتەوە ناو کۆمەڵگا کۆمەڵگا چی پێ ئەڵێن؟ دەستخۆشی لێ ئەکەن لەسەر توێژینەوەکەدا بەڕاستی شتێکی موهیمت کردوە زۆر زۆر سوپاست ئەکەین وا پێ ئەڵێن وا نیە؟ وای پێ ئەڵێن؟ چی پێ ئەڵێن؟ ئەمەت ڕاستە؟ بە نیوتنیشیان وا وت، بە ئەنیشتاینیشیان وا وت. بەڵام توێژینەوەکەی ئێستا لە کتێبە زۆر زۆر موعتەبەرەکانی جیهان لە بواری زیرەکی گوشتاری و زیرەکی قسەکردنا دەنگدانەوەیەکی عەجیبی یاوە کە من ئینشاڵا یەک یەکی ئەو تیکنیکانە کە ئەو باڵندە بچووکە بەکاری هێنا بۆ ئەوەی بە دوانزە جۆر بخوێنێت چەند دانەیەکی ئەخەمە ڕوو بۆ بەڕێزتان باش بابەتێکمان هەیە لە فێربوونا پێوترێت بەرنامەڕێژی مێشک یان سیستماتیک کردنی مێشک ئەمانە چۆن ڕۆیا بەڕێزان کۆمەڵێک باوەڕ لە مێشکی ئەما هەیە باوەڕەکان بەم جۆرە دروستە بن دایک و باو دروستیەکات مامۆستای بەڕێز دروستیەکات سیستمی پەروەردەم باوەڕانە دروست ئەکات و پێناسە کردنی کەسێکی دیش بۆ خۆت ئەم باوەڕانە دروست ئەکات لە ناو هەموویانە کامیان ترسناکە بۆ فێربوونی زمان پێناسە کردنی خۆت یان پێناسە کردنی کەسانی تر بۆ تۆ ئەم پێناسە کردنە چۆنە لە باوەڕکانا یەک جار پێیان وتویت تۆ ناتوانی فێری ئەم زمانە ببیت مادام نەچوی بۆ دەورە مادام کۆمپیوتەر بەرنامەیەکی کۆمپیوتەری فڵان فڵان بەکار ناهێنیت ئەمانە لە ناو مێشکا یەک جار تەسبیت نابن بەڵام لە ئەنجامی زۆر دووبارە کردنەوەیان چەند جارە کاتێک کە دووبارە بێت ئەم حاڵەتانە ئەمە دروستە بێت کە تۆ بەڕاستی ناتوانی فێری زمانی تر ببیت. هەر بە هەوانتە و زۆر زۆر بە خۆڕایی تۆ ئەم هەموو خۆمان و بوونە ئەکەیت لەو بوارانە. بەرنامەڕێژی لە ئەسڵا لە سێ شتەوە سەرهەڵەدات بەڕێزان، یەکەم باوەڕ دوای باوەڕەکان ئەبێ بە فکر، دوای فکر ئەبێ بە هەست، هەستێکی بێزاری بێتاقەتی لە فێربوونی زمانەکانا دروست ئەبێت، پاشان ئەبێ بە ڕەفتار کە بەڕاستی تۆ بابەتێک ئەهێننە بەردەمت لێی تێناگەی ناتوانی بیخوێنیتەوە، ئینجا ئەبێ بە ئەنجام. ڕێکخراوەکانی خۆمان لەسەر فێربوونی زمان چیەکەن یەن لە پشتەوە یەن لە کوێوە یەن لە منهجەوە دەست پێەکەن ئەڵێ بێ منهج وابێت منهج هەر چۆنێک بێت تۆ بەرنامە ڕێژیەکەت هەبێت باوەڕەکەت هەبێت لەسەر فێربوونی زمان زۆر زۆر بە ئاسانی توانی فێری زمان ببیت ئەمە داگرسێتەوە ئەە زۆر باشە زۆر بەڕێزان ئەمە ببینن زۆر پێویستە وێستگەی فێربوون چییە؟ وێستگەی فێربوون بریتییە لەو ماوەی کە فێرخوازی زمان تایە پشوو ئەدات جاری وا هەیە پشووەکەی ماوە درێژە هەتاوکو تەمەنی هەر لەو ئاستا ئامێنێتەوە جاری وا هەیە ماوەکەی کورتە و جاری واشەی ئەسڵەن ناگاتە کۆتاییەکەی بەڕێزان سێ ئاست لە فێربوونی زمانمان هەیە کێ زانی چین ئاستەکان ئاستی زمان پێشکەوتو زۆرمان بیستوانە ئاستێکمانە پێوتە ئاستی سەتایی ئاستێکمانە پێوتە ئاستی مامناوەند پێشکەوتو لەمانە چەند کەس تا کوێستا تەسەوری لە ناو مێشکی خۆیان دروست کردووە فێربوونی زمانەکەی تا کوێ بڕوات کەس هەیە پێمان بڵێت کچە من ئەمەوێ فێری زمانی تورکی ببم ئەم تورکیە تا چەنێک ئەڕوات مەسەلەن ئینگلیزی بەڵێ نانا فێر بوونەکە چەنێک ئەتەوێ فێر ببیت بەڵێ ها قسەکردن بەشداری خولت کردو بەڕێزت خولی چی ئینگلیزی باشە چەند ئاست چەند خول بەشداریت کردووە هەر ئاستی سەرەتایی لە سەرەتایە وەستاوی وانیە زۆر باشە تۆ حەزت لە چییە لە شێوازی گفتوگۆکردن بتانی کەسی تێبگەێنی دوانە باشە کاتێکە لەو خلا بەشداریت کردووە چیان پێ وتویت من هەت من هەجەکە چییە هێدوەی باشە ئەوەی کە خۆت ئەتەوێت وتوتە بە مامەساگە من بۆ قسەکردن هاتووم نا سەیرکەن ئەلەویا دژیەکیەک دروست ئەکات ئەم هێدوەی پێ ئەڵێت ئەم حەزی لە چییە گفتوگۆیە ئێستا و خەلەلانە ئەڵێم کە چۆن دروست بوون باشە کێتر دەستی بەرز کردەوە بە زەحمەت بەڵێ ماڵ ئینگلیزی سەرەتایی باش دەست خۆش زۆر مەبەستم بوو ئەمە دەرکەوێت سێرکەم بەڕێزان بابەتێکمانێ لە دەروون ناسیە ئەمە یەکێکە لەو بابەتانە کە هەنگوینی خۆمە لە ئەنجامی توێژینەوەکانە بەدەستم خستووە زۆر زۆر گرنگە بۆ بەڕێزتان. بەڕێزان ئێمە لە ئاستێکەوە کە ناوی ئەنێین سفر نا لە ڕاستیا سفر نیە کەس لە زمانێکی ترە ناوی ئەنێن سفر کەسێکمان هەیە ئەیەوێت فێری زمان ببێت هەموو فێربوونێک پێویستی بە چی هەیە پێویستی بە تێپەڕبوونی کات هەیە وانیە ئەمە کاتەکەیە لێرە تەبعەن لێرە دەرنەچووە لەو لاشەوە ئاستەکانە هەموو کەسێک بۆ ئەوەی فێری زمان ببێت پێویستی بە کات هەیە جا ئەم کاتە کاتێکە بەرنامە ڕێژی ئەکات جیاوازە. ئاستێک مانەی پێ وترێت ئاستی سفر بۆ چل. پێی ئەڵێن ئاستی سەرەتایی. ئاستی سەرەتایی خێراترین ئاستی فێربوونی زمانە. ئەمە کلیلێکی زۆر گرنگە بۆ تۆ. خێراترین ئاستی فێربوونی زمان. چەند کەس بەشداری خولی زمانی کردووە بێزەحمەت دەست بەس کاتەوە. هەر زمانێ بێ کێشە نییە. ئاستی سەرەتایی خێرا فێر نەبوون؟ فێربوون. وانییە؟ کۆمەڵێک وشەیە پێشتر بیستتە لە سیستمی پەروەردەییان. سەیرکەن بەڕێزان ئەم هێڵکاریەمان چۆن کێشاوە هێڵکاریەکە بە شێوازی ئاسۆی ناڕوات چۆنە بە شێوازی ستونی بەرزەبێتەوە یعنی فێربوو لەو کاتەوەی کە دەست بێکاتە تاوەکو سەرەتای تەواوکات چی لێت زۆر بە خێرای فێربوونەکەی بەرزەبێتەوە باشە دوایەوە دەست پێکات ئەلێرا ئەمە فێربوونی سەرەتایی پاشان دەسەکە بە فێربوونی ئاستی مامناوەندی ئەم بەڕێزەی تر لێرە تۆزێ ئەچەقێت هەر ئەیەوێت هەوڵ بدات گوێ بگرێت بەڵام تێگەیشتنەکانی هەرچین زۆر پێشکەوتنی هەر سەرەتایی دوای پێتان بڵێم چۆن ئاستەکانی خۆتان جیاکەنەوە بۆ ئەوەی کە بزانین تۆ بەڕاستی لە چ ئاستێکە ئەی زۆر زۆر گرنگە بە چەند وشە بزانین لە سەد وشە ئێمە ئەزانین لەو ئاستین وە ئاستی تێگەیشتنی خۆشمان بەرزین دوایەوە یەتە سەر چل بۆ هەشتا ئەمە ئاستی مامناوەندی پێ وترێت. لە ئاستی مامناوەندیا سەیر بکەن بەڕێزان، لێرەوە ئەمانەیە بڕۆین بۆ ئێرە، هێڵکارەکە چی لێ هاتووە؟ تۆزێ مەیلانترە بڵات. یعنی فێر بوو، تۆ تێبگە فێر بووی زمان، تۆ تێبگە ئەگەر ئەم ئاستە تێپەڕاند، دواجار زۆر بە لەسەرخۆیی ئاستەکانی ترت تێپەڕاند، بێتاقەت مەبە هیچ کێشەیەک لە مێشکی تۆیا نیە باشە ئەمە ئاستی دووەم ئاستی مامناوەندی کە فێربوون تۆزێ لەسەر خۆیە زۆر هێواش نیە ئاستی کۆتایی هەتاوەکو سەد بەڕێزان سێکەن چۆن ئەڕوات ئەم ئاستەیان چۆنە زۆر بە لەسەر خۆی ئەڕوات زۆربەی هەرە زۆری ئەوانەی من توێژینەوەم کردووە مقابلەیانم کردووە ئا لێرە ئەبێ من لە سەدا سەدی زمانەکە بزانم گەورەترین کێشە لە هەر کاتێکا بڕۆیت پاڵنەرەکانی چی دەکات پاڵنەرەکانت ئەکوشێت کەواتە ئەبێت تۆ لەم هێڵکاریەوە تێبگەیت لە سەرەتایە کە دەستت پێکرد زۆر بە خێرا ئەڕۆیت من تورکی هیچم نازانی ئەسڵەن ئەلفباکەشیانم نازانی دەستم پێکرد ئەمەم زۆر زۆر خۆش تەواو کرد دوای ئەو هێلکاریەشم بەسەر خۆما جێبەجێ کرد سەیرەکەم بە تەئکید بەو جۆرەیە ئەمە زۆر ئاسان تەواو بوو بەس کە چوومە ئێرە مەفهوم و شتەکان دوای لە وشەکانە بۆتان باسەکەم وشەکان سێ جۆرن جۆرێکیان هەیە هەر ئێستا تۆ ئەیانزانیت هەر ئێستا جۆرێکیان هەیە تۆزێکیان نەزانیت جۆرێکیان هەیە ئەسڵەن نایانزانیت کە ئەکەونە ئێرەوە ئەو بەرەزانانی کە وشە لەبەرەکەن و لەبیریان نەچێتەوە هاتوون وشەی ئا ئێرە لەبەرەکەن لەبیرشیان ئەچێتەوە بۆ؟ چونکە کەمتر پێداچوونەوەی ئەو وشانە ئەکرێت پێیان ناوترێت وشە کلیلیەکان وشانێکن زۆر کەم بەکاربن وەکو ئیختساسی وان شتانێکی ئیختساسین ئەمە وەکو وێستگەی فێربوونی زمان کە زۆر زۆر گرنگە ئاستەکانی خۆت جیا بکەیتەوە زۆر بە کورتی لە ئاستی دەست پێکردنەوە هەتاوەکو چینە ئاستی یەکەم، ئاستی یەکەم تەواوکەین، زۆر بە خێرایی ئەڕۆین بەرەو سەر سرکەن، هێلکارەکەیشی زۆر زۆر لێژە، پاشان لێژایەکە کەمترە بێتەوە، ئینجا وەکو جادەیەکی تەختی لێ یەت کە مەحاڵە لەوانەیە لە سەد کەسە یەک کەسیان بڕوا وەکو سیبوەیهی، بەعلەبەک و فڵان و فڵان و فڵان لە زمانی عەرەبییا ئەمانە ئەو کەسانە بوون کە توانیویانە تەقریبەن بڕۆنە ڕێژەی سەدیەکەی. باش کاک ئارکان هاوکاریەکمانەکەی بێزەحمەت. یەکیت دانێکیان دەرێ بەس ئاوا لەتی کەن یەک ڕاهێنانی بچووکمان هەیە ئا بۆ دوو کەس بەس ئەوەشی کە دەفتەری پێ ئاسایە وەری نەگرێت دەستان خۆش بێت کێشەکانی فێربوونی زمان چین بەڕێزان فێربوون ئەو وشانە کە پەیوەندی بە ژیان ڕۆژانە ئێمەوە نیە بە خێرای ئەڵێم چونکە لەو لاوە دووبارەیانەکەمەوە کۆمەڵێک وشە فێرە بین کە پەیوەندیان بە ژیان ڕۆژانە ئێمەوە نیە لەوانەیە لە ئاستەکانی سەرەوە بێت ئەو کاتەش لە بیرچوونەوە بێزاری پاڵنەر ئەکوژێت دووەم، ئاشنانەبوون بە ستراتیجەتی فێربوونی زمان، کۆمەڵێک من لێرا چەند تەکنیکێکتان پێ ئەڵێم انشاءاللە، وەکو ناسینی کەسیەتی خۆت. کێشەی تەمەن، یەکێک لەو باوەڕە غەڵەتانە بۆیە بە خاڵێکی سەرەکی نووسیومە، کێشەی تەمەن یەکێکە لەو کێشانەی کە هەنێک کەس ئەڵێ من تازە تەمەنم ڕۆیشتووە و مناڵم هەیە و خێزاندارم و پەیوەندی ترم هەیە و خەریکی خوێندنی ترم. دکتۆر دکتۆر سەیدا پێڵێن پیاوی یادکەی ئێران لە ماوە مقابلەیەکیم خوێندەوە ئاشنایی لەگەڵ دکتۆر علی پیرهانی بەستووە دکتۆر علی پیرهانی یەکێکە لە زمانزانە جیهانەکان ئێستا دووەم زمانزانی جیهانە 21 زمانی جیهانی ئەزانێت تەمەنی 31 ساڵە دکتۆرایشی هێناوە تاکو ئێستا بەڕێزان من لە دەرون ناسی کلاسیکیا خوێندومەتوە ئەڵێ هەرکەسێک بیەوێت لە یەکجارا فێری دوو زمان ببێت توشی چی ئەبێت ئینهیار توشی داڕمان ئەبێت بێتاقەت ئەبێت بەڵام توێژینەوەی ئێستا ئەڵێ ئەگەر بەرنامەڕێژی فێری زمان ببیت ئەتوانی لە یەک کاتا فێری چەند زمان ببیت پێنج زمان ببیت بەس بەمەرجێ بەرنامەڕێژیت هەبێت. یانی وەکو ئەڵێ فێڵکردنێک لە خۆمان نەبێت، بەرنامەڕێژی یانی هەڵسەنگاندن، نەک بڵێی ئەمە بەرنامەیەکم داناوە بۆ خۆم جێبەجێکەم، بە هەموو هەفتەیەک هەڵسەنگاندنی بکەیت دەرەجە بۆ خۆت دانیتایە بزانی چەندە توانیوتە پێشی بخەیت. ئەڵێم من چووم بۆ لای وتم ئەمەوێ فێری ئەم زمانانە ببم، بۆ دکتۆر محمد سەیدا زۆر زۆر ئاسانە لەبەر کردنی وشەوانە بەڵام هەنێک کێشەی هەیە دوایی کێشەکان باسەکەین ئەویش ڕەبت دانەوەیان و دروست کردنی ڕستە و ئەم بابەتانە ئەڵێ وتی تۆ توانی فێری پێنج زمانیش ببیت بەس بە مەرجێک بەرنامەڕێژی هەبێت تایە سیرکەم بەڕێزان لێرەیشە لێرەیشە کێشەی تەمەنی بۆ نەهاتووەتە پێشوو زۆر بەڕێز هەبوون هاتوون بۆ لای من چل و پێنج ساڵ چل ساڵ تەمەنی بووە هاتوێت هاتووەتە بەردەم وتێتی مامۆسای خۆم وتێتی نەزمی ئەگەر من بێم بۆ ئەو دەورەیە سوود وەرەگرم زانیمە مەبەستی چییە زیاتر لە باوەڕەکانە باسی تەمەنەکەیم کردووە الحمدللە سوودیشی وەرگرتووە زۆر زۆریش یعنی ئەو باوەڕە غەڵەتانە یەکێک لە باوەڕەکان کێشەی تەمەنە لە فێربوونی زمانە گرفتی لەبیر چوونەوەی زمان پاش ماوەیەکی دیاریکراو چەند بەڕێز هەبوو وائەزانی کە زمانێک لە خولا بەشداری کردووە بەڵام ئێستا ئەوەی بۆ دەرکەوتووە کە ئاستی زمانەکەی تۆزێ لەبیر چووە دەبێ بەزەحمەت دەست بەرز کاتەوە من خۆم ئەو کێشەیەم هەبووە سەیر کەن بەڕێزانە بە ڕێژە هەتانە تیایە کە مومارەسەت نەکردتیایە لەبیر چوونەوە ئەبێت یەک موژدەی خۆش بۆتان ئەوەی کە جگە لە زمانی دایک زمانی تر ئەزانێت ڕێژەی تووشبوونی بە نەخۆشی ئەلزەهایمەر لە بیرچوونەوە لە سەردەمی پیریا زۆر زۆر دائەبەزێت، یانی ئەگەر تەنها لەبەر تەندروستی مێشکیشت بێت فێری زمانێکی تر ببیت ئەگەر لە یەک ئاستیشا بیت لە نیوەی دووەمیشا بیت هێشتا هەر پێویستە بۆ ئەوەی فێر ببیت بە تەئکید هەردوو لایشیان زۆر زۆر ئەکتیو و چالاک زۆر ڕاست کێشەی لە بیر نەچوونەوەی وشەکان تیانە من چەند تکنیکێکتان پێدەم خەریک بوونی لە ڕادە بەدەر بە گرامەرەوە بکوژی سەرەکی فێربوونی زمانە یەک تەمرینی بچووکەکەین بەڕێزان بە ئارەزی خۆت بە ئارەزی خۆت یەک ڕستە بنووسە یەک ڕستە بە زمانی دایک زمانی دایک مەبەستم سۆرانیەوەی کە هەورامی بێت بە هەورامی نەینووسێت بە زمانی سۆرانی بنووس باشە یەکی یەک ڕستە بە ئارەزوی خۆدان ئەوەیشی کە پاندانی پێ نیە لەوەی تەنیشتێ وەرگێ لەسەڵە چی بنووسم ئێوە بۆ نایەنە پێش وەرنە پێشەوە ئیتر ئێوە خۆتان بە میوان نەزانن نوسیتان بەڕێزان کەس هەیە نەی نوسی بێ باشە ئاسایی بەڵێ بەزاگاتان لە سوورەکە بێ وەهی وردبینیشتی وایە باشە چەند کەس ئیختیاری هەیە ڕستەکەمان بۆ بخوێنێتەوە بێ زەحمەت بەڵێ فەرموون ئەمڕۆ کتێبم خوێندەوە زۆر جوانە بەڵێ من چوون بۆ زانکۆ دوێنێ زوو هاتی لەوەختا بۆ بە یادگاریەکی خۆش لەلای هاتینەوە زوو هاتینەوە بەڵێ حەز دەکەم فێری زمانی تر ببم بەڵێ بەڵێ ژیان جوانە ئەمەوێ فێری زمانی تر ببم بەڵێ کێی تر بێ زەحمەت بەڵێ بەرد لە جێگای خۆی سەنگینە زۆر زۆر جوان ئێستا بێ زەحمەت لە خوارەوە شیتەڵێک ما بۆ بکەن بە قەواعیدی بۆ منە بنووسە بکەرە فلان فلان باشە ماوەسای کوردی لێ دوایی هێنم ماوەساشم ماوەسای کوردیە ئەی بزانی تا چەنێک ڕاست ئێستا مامۆسایانی مامۆسایانی زمان ڕخیانن لەم خاڵی شەشەمەی من وانە هەر بە کورتی زۆر ئاسایە خەتێک بێنە بە ژێرا بوون ئەمە بکەرە خۆتیش بیزانانی ئاسایە نشی نووسی زۆر کێشە نیە سەیرکەن بەڕێزان دەستان خۆش بەوە نەبەسە زۆر جددیشی مەکەن خراپ چونکە زۆر جددی خراپ جێک ڕیچاردز بەڕێزان 23 زمانی جیهانی ئەزانێت پێم وایە ئێستا لەوانێت تەمەنی 65 ساڵ بێت منهجی ئینتەرچنج ئەو دایناوە چەند کە زەمەی زانیوە نەتانزانی پێیان نەوتون ئینتەرچنج ئەو منهجەی داناوە ئەفەرمێت لە هەر شوێنێکا کتێبێکت بینی بەڕاستی بەس باسی گرامەری ئەکرد بۆ فێر بوون لە ناو کەوانە ئەو کتێبە فڕە بە ئەگەر لە دانیشتنێکا باسی فێر بوونی زمان کرا لە سەدا پەنجا شەست حەفتا هەشتا باسی گرامەر کرا ئەو هۆڵە بە جێ بێڵە ئەمە قسەیە بۆ. گرامەر بۆیە من ناوم ناوە بکوژی فێربوونی زمانە باشە چەند بەڕێزتان کاتێکە ڕستەکەتان نووسی بیرتان لەوە کردەوە کە ئەمە بکەرە بەکارە فڵانە فڵان بێ زەحمەت دەست بەرز هاتووە کەس یەک دانە یەک دانش کێشە نیە کەس باشە ئەی کاتێک کە شیتەڵتان کردەوە بەڕاستی گومان نەبوو لە لای خۆتان ئەمە چییە چی نییە وانە بەڕێزان فێربوونی زمان وەکو ماوەسا سیروان سەرەتا وتی فێربونی زمان لەناو نەستی ئێمایە ئیتر تۆ شۆفێریش ئەکەیت بەو زمانەش قسە ئەکەیت ئەمەنە تیکرار و دووبارە بۆتە پێویستی بە گرامەر نییە دکتۆر علی پیرهانی لە کتێبێکی خۆی ئەڵێ ئەڵێ تاقیکردنەوە لە ناو کەوانە درۆزنەکان ئەوە ئەڵێت تاقیکردنەوە درۆزنەکان ئەم بەربەستە زەینێ لە مێشکی ئەمان دروست کردووە وەکو چی وەکو تۆفڵ ئایەڵس کە گرامەر بخوێنرێت ئەی ئێستا ئێستا گرامەر لە ناو تۆفڵ و ئایەڵسیتا یان یەک پرسیار یان ئەسڵەن دوو پرسیاریان لەسەریشی نیە ئێستا وردە وردە خۆیان دەرکیان بەمە کردووە فێربوونی زمانی دایک هیچ کاممان بە گرامەر فێر نەبووین داوات لێ ئەکەم لە گرامەر دوور بکەوەرەوە. چونکە کاتێک کە گفتوگۆ و قسە ئەکەیت وێنای بابەتەکان ئەکەیت. ئەرستۆ ئەڵێ بەبێ دروست کردنی وێنای زەینی بیرکردنەوە مەحاڵە. چەند کەسمان هەیە ئەسڵەن کاتێک کە ئەیەوێ گفتوگۆ و قسەیش بکات وشەکان لە مێشکیا ڕێک ئەکات ئینجا قسە ئەکات. نایکەیت. هەر کاتێک من ویستبێتم وا بکەم زمانم تەتەڵەی کردووە لە گفتوگۆ کردنی ئەو بابەتە. باشە دوو هەنگاوتان پێڵێم ان شاءاللە سوودی لێ وەرەگرن لەم سیمینارە پەیوەندی ئەمە لەگەڵ وشەکانە بەڕێزان ئێمە چەند هەنگاوی و خاڵێکمان هەیە بۆ ئەوەی بتوانین فێری زمان ببین یەکێک لەوانە کۆکردنەوەی وشەکانە بەڕێزان وشە کاتێک کۆیەکەیتۆ ئەبێ بەڕاستی بەهای ئەوەی هەبێ لەبەریکەیت چەند جار هەبوو وشەمان لەبەر کردووە، ئەسڵەن پێداچوونەوەیشی تاقەتمان نەبووە، بۆ؟ چونکە زانیومانە کە ئەم وشە ناتوانین بەکاری بهێنین لە شوێنی خۆیا. وشە بە گشتی ئەکرێ بە سێ جۆرەوە، وشەیەکیان هەیە پێ وترێ وشە بازارییەکان هەزار وشەیە، هەر کەسێک ئەمە لەبەر کات، بڕواتە ناو نەستی تیکراریان کات و بە ڕستە، بۆ سەفەرکردن بۆ دەرەوەی وڵات، بۆ گفتوگۆی ناو بازار هیچ کێشەیەکی نابێت. وشەیەکمان هەیە ئەو کەسانەی کە ئەیانەوێت بخوێنە و بنووسن لە هەزار زیاتریانەوێت لە دوو کەمتر تەقریبەن پێویستیانە وشانێکی تریشمان هەیە کەسانی تر لە ئاستی سێما ئەیانەوێت لە مەفهووم و چەمکەکان تێبگەن ئەمانەی تر یەن شیتەڵیان ئەکەن لە پێشگر و پاشگرەکان تێئەگەن چاوگەکان تێئەگەن ئەیهێنن هیچ یەکێک لە ئێمە گەر ئیختساسمان زمان نەبێت پێویستمان بەمە نییە بەمەی کۆتاییان وانییە بەس ئێمەمانەوێت شتانێک بخوێنینەوە تیایا. زاراوەیەک هەیە پێڵێن ڕاوچی وشەکان بن تۆنی بۆزان ئەڵێ کاتێک کە ئەتەوێ وشەیەک لەبەرکەی بەڕاستی ئەتەوێ ڕایوکەی خۆتی بۆ دانێ کە هات ئیتر تۆ تەنها ئەو وشە دەوێت سەدان وشەی تر لەم لاولاوە هەبێت تۆ ئەسڵەن سەرنجی تۆ ڕاناکێشن ئەتوانیت ئەو وشانە ئیهمال بکەی تایە ئەمە خاڵی یەکەم کۆکردنەوەی وشەکان دووەم ڕێکخستنیان ئەو شانەی کاتێک ئێمە لەبەریانەکەی سێکە زمانی دایگەمە چۆن فێر بووین دایک کاتێک کە ئەیەوێت وشانێکمان فێر بکات، یەکسەر ناڕوات لە شتە قورسەکانەوە دەست پێکات، ئەوانەی کە لە دەوروپشتی خۆی هەن لەوانەوە دەست پێکات. ئێمەش دەتوانین لە ڕێکخستنی وشەکانا بێین خێزانی وشەکان لەبەر بکەین، بۆ نموونە خێزانی وشە چییە؟ لە مرۆڤا چی پێویستە؟ شتە سەرەکییەکان، ئیتر ناچیتە ناو دەمارەکان، ناچێ ناو خوارەوەی پێست، خێزانە سەرەکیەکانی لەبەرەکەی کە پێم وایە لە هەزار بۆ هەزار و پێنج سەد تێناپەڕێ هەر هەموویان. سێیەم خاڵ، وشە زۆر بەکاربراوەکان، بەڕێزان وشەی زۆر بەکاربراو لێرە بۆردێکی لێ نیە، وشە زۆر بەکاربراوەکان کامانەن؟ لە خولی ستراتیجیەتی زمانەکەمانا سەد وشەم دەرهێناوە لە سەدا پەنجای فێربوونی زمانت بۆ ئاسان ئەکات. لە سەدا پەنجای فێربوونی زمانت بۆ ئاسان ئەکات ئەو سەد وشە توێژینەوەیەکە لە زانکۆ جیهانیەکان ئەکراوە لە ناو هەموو ئەو کردارانەی کە ئێمە ئەمانەوێت بۆ گفتوگۆ و نووسین و خوێندنەوە بەکاریان بهێنین کردارەکانیان ڤێربەکان فعلەکان سەد دانم دەرهێناوە لە سەدا هەشتای هەموو ڤێربەکانەکاتیانە سەیرکە کاتێ کە تۆ ئەمانەت لەبەر کرد تابعەن لە ناو هەموو زمانەکانا تۆ ئینگلیزی دەربهێنیت فارسی دەرهێنان و تورکی دەرهێنانی زۆر زۆر ئاسان ئەبێ تیایا وشەی زۆر بەکاربرا مەبەستمان چیە بەڕێزان مەبەستمان ئەو وشانەیە کە لەرەیان بەرزە لە ناو گفتوگۆ لەرەیان لە هەر هەموویان بەرزترە شەپۆلەکانیان زۆر بەرزە یعنی زۆر ئەتوانین بەکاریان بهێنین خاڵێکی تر ڕاوچی وشەکان ئەوە ئاماژەیەکی کورتم پێدا ئەبێت تۆ وەکو ڕاوچی بۆ ئەو وشانە دانیشی بزانی بەڕاستی کامیان دوێنێ شەو توێژینەوەیەکیم خوێندۆ بەس سەرچاوەکەیم بەڕاستی نەبینی ئەنا سەرچاوەکیشم پێ ئەوتن لە نەوەد و هەشت خولەک جارێک وشەیەکی تازە دروست ئەبێت لە جیهانا لە کوێوە دروست ئەبێ ئەم وشە کێ ئەزانێ؟ لە ئەنجامی ئەو پێشکەوتنەوە کە کۆ دەبێت. پێشکەوتن پەیوەندی کۆمەڵایەتی زۆر ڕاستە. پەیوەندی کۆمەڵایەتی ئەگەر ئێمە وشەکان لەبەر نەکەین چەندێک دواکەوین تایە چونگە مێشک خۆراکی چییە؟ وشەکانە وانە؟ بەرەزان سەد وشە هەیە زۆرترین لەرەیان هەیە لە زمانە زۆرترین لەرە لێرەوە کاتێک کە دەمت دیتوو زۆرترین لەرەیان لەم سەدا هەیە و سەدی تر هەیە کە دارەکانن ئەمانیش لەرەیان زۆر زۆر بەرزە تیایان ناکەم ئەو جارگاتە سەر هەزار لەرەیان هەیە گەیشتە سەر پێنج هەزارەکە پێنج هەزارەکە لەرەیان زۆر زۆر کەمە بەمەرجێک ئەمانە تیانەبێت وشە لەرە بەرزەکان یانی لە گفتوگۆکردنا لەرەیان لە هەر هەمویان بەرزترە. باش بازنەی وشەزانی ئەویش ئاماژەیەکی کورتی پێدەم لە کاتی خۆیان شاڵا بۆتان هەنگاوی دووەم ئەمە وشەکەت زانی هەنگاوی دووەمیشت هەیە بەڵام کێشەیەکمان هەیە تیایانە چۆن ئەم وشانە لە ناو مێشکی ئەمان ڕیز بکەین بۆی ڕستەیان لێ دروستکەین گەورەترین گرفت چەند گەس گرفتی لەگەڵەوە هەیە بێ زەحمە دەست بەسکاتەوە دروستکردن ئەمە وشەکانمان زانی لەبەرمان کرد زانیمان بخوێنێ بەڵام دروستکردنی ڕستە لە ناو مێشکمانە بۆ وەی دەری ببڕین چەن کەس کێشەی هەیە بێزەحمەت لەوە زیاد لە سەدا پەنجای هەمان ئەمانە بۆ خۆشم هەمن وە ئەبێ بە ڕاهێنان کردن وتمان بە دووبارە و بە تیکرار ئەمانە نەهێڵین چەن مەهارەتمان هەیە ئێمە لە زمانە مەهارەتەکانی زمان کارامەیەکان چوارم بەڵێ گوێگرتن زۆر باشە تاکیدم مەهارەتی تر نییە بەڵێ مەهارەتێک کە زۆر کەم کەس باسی دەکات گوێگرتنمان باس کرد بەڵێ ئەها بەس بە زمانێکی تر ئەڵێین ئەوە ئەوە ڕاستە ئەوانە هەر هەمووی چ دناویەک بازنە مەهارەتی مەهارەتی کۆمەڵایەتی ئەم مەهارەتە زۆر کەم بەکارە بینێمە بەس زۆر جارە مانەوێت لەگەڵ خودی خۆمانا قسە بکەین چوار مەهارەتی سەرەکیمان هەیە بیستن ئەتوێ گوێ بگری قسەکردن نوسین خوێندنەوە ئەو کەسانەی کە بەشداریان لە خولەکانا کردووە یەکەم جار کامیان پێش خراوە بۆتان خوێندنەوە نوسین قواعد زۆر ڕاستە. بۆ گوێگرتن و قسەکردن ئێمە زۆر جار کڵۆڵین تیایە کێ ئەزانێ زۆر بێ تاقەت ئەبین تیایە ئاخر شەرمەکە لە چێ دروست ئەبێت ترس بۆ دروست ئەبێت ئەمانە گاڵتە بڕوات نییە بەڕێزان ئەمانە هەمووی باوەڕانێکن دروست بوون ئەو بەڕێزی کە دەرسەکەی بە تۆ و تۆ بە من وت و ئەمانی دروست کردووە لە خۆ دروست نەبوون ئەو زیاتر پشتی بەچی بەستووە خوێندنەوە نووسین تۆ ئێستا ئەتەوێ مەهارەتێکیت بۆ خۆت زیاد کەی مەهارەتی چییە قسەکردن لەگەڵ گوێگرتن کاتێ یەیتە سەر گوێگرتن بینی خۆمان دێت چەند کەس بێ تاقەتە بێ لە گوێگرتن بەو زمانە دەست بەرز کاتێ بێ زەحمەت من خۆم بێزارە بوو بۆ چونگە زۆر جەختی لەسەر نەکراوەتەوە. بێتاقەتە بیکەی جەختی لەسەر نەکرایە ئەبێ بە باوەڕێک تیاتا ئەڵێ ئەها مامۆستاکە زۆر گرنگی پێ نەدا لەوانەیە بۆ فێربوونی زمان گرنگ نەبێت پرسیار گرنگترین مەهارەت لە ناو چوارەکە مەهارەتە کۆمەڵایەتیەکە لاس بەین گرنگترین مەهارەت بۆ فێربوونی زمان کامیانە گوێگرتن ها خۆمان نەزانین گوێگرتنە بەس چی بەلای مامۆستایەک دەست خۆش مامۆستا گیان عەزیەتمان لێ وەڵا درسەکە زۆر زۆر خۆش بوو گرنگترین مەهارەت گوێگرتنە بۆ لەگەڵ ئەی زمان لە ڕێگەی بێچوەوە پێمان ناسێنی. ماشااللە چەنێک ئەزانی ئەو قسەیە زۆر ڕاستە چیتریش. کەمترین وزە سەرفەکەی یەک خاڵی هەیە هەرکەسێک بیزانێت دیاریەکی پێشکەشەکەم ئەوانەی دەورەکەی خۆمدا قبوڵی ناکەم ئەوانەی دەورەی خۆمدا پرسیارەکە دوبارە کە بە نەفس. ئەوەنە پرسیارم کرد بۆچی گرنگترین مەهارەتە گوێگرتن بەڵێ هەستی بیستن زۆر جوان بەزارە دیارەکە پێشکەش ناکرێت ماوتە وەکو فیزیای فیزیا و کیمیا و ئەحیا و بیرکاری ئەوانە ئەوانە کتێبەکە ئەکەیتەوە و کۆمەڵێکت بۆ ئەخوێنێتەوە ئەڵێ بڕۆ لە ماڵەوە دەری بهێنە و تۆش وشەکان لەبەر ئەکەی ئەمە فێربوون نیە فێربوونی زمان چەند بەڕێز هەیە بەبێ ئەوەی قەڵەم و کاغەزی بەکار هێنابێت زمانی تر فێر بووە زۆر زۆرمان هەن تیانە وانە هەفتەی پێشوو پێنج شەمە لە سلێمانی بووم خولێک هەبوو خول نایە نابوو خودی بەرەو زانکۆ منیش سیمینارێکم پێشکەش کرد ڕاهێنانێکم پێوتن لەسەر توانەکانی خۆیان کە کۆمەڵە شت فێر بوون بەبێ مامۆستا تاکیان دەستی بەرز کرد وتی مامۆستا من فێری سێ زمان بووم بەس لە ڕێگەی تیڤی و لە ڕێگەی گوێگرتنەوە چی و چی بوو ئینگلیزی ئینگلیزی فارسی کۆری زۆر سەیر بوو بەلامەوە زمانی کۆری ئێستا ئەگەر بانگەشە بکەی بۆ زمانی کۆری چەند کەس یەت؟ کەس ئەو خۆی فێر بووە زۆر زۆر سیر بوو زۆر زۆر بەلام بەبێ ئەوە توانی بەڕێزان ئەتوان ئەوە داگرسێنەوە هەر نەما کارەبا ئێنا لەلا و ئینا لەی ڕاجەوە چونکە شتانێکم ئامادە کرد بوو زۆر مەبەستم بوو بەڕێزان بیبیرم کەواتە چوار مەهارەتی سەرەکیمان هەیە بەڕێزان بیستن سەرەکیترین مەهارەیە ئەگەر ئەم حاڵەتانەت تووش بوو لە بیستنا کێشەت نەبێت تووشی بێتاقەتی ئەبی زۆر جدی نیت لەسەری بێزارت ئەکات کێشە نیە تۆ ئەتوانی لەو شوێنانەیشی کە زۆر جار ئەسڵەن خەریکی شۆفێری خەریکی نانکردنی خەریکی چێشتکردنیت بتوانی بەکاری بهێنیت بیستن پاشان قسەکردن کۆمەلێ تکنیکتان پێ دەم ان شاء اللە دڵنیام زۆر زۆر سوودی لێ وەر ئەگرن باشە مەهارەتی گفتوگۆکردن و گرفتەکانی ئەمە زۆر زۆر گرنگە بۆ بەڕێزتان. بەڕێزان یەکێک لە گرفتەکان وەستان لە قسەکردنە، چەند کەس هەیە کاتێک ئەیەوێت گفتوگۆ بە زمانێک بکات ئەوەستێت هەتا بیرەکاتو لێی هەتا ڕێکی ئەکاتو یا ئەڵێن بێزەحمەت دەست بەرز کاتەوە بۆم؟ دەستتان خۆش بێت دڵنیام یەکێکن لەو کێشانە بۆیە ئاوا بە ڕیزبەندی لە خولەکانا باسیەکەم وەستان بەچی چارەسەرەکرێت لە زمانی ئینگلیزیا شتێکمانە پێوتێک گاپ فیلر گاف فیلەر، ئەو بەشانەن لە قسەکردن کە لە جێی ئەوەی کە تۆ بڵێی ئیمڕۆ ئەمەوێت لە خزمەتتانا هەنێک بابەتی زۆر زۆر گرنگ هەیە ئەم ئێ ئێ ئێ ئە نەمێنێت پێی وترێت گاپ فیلەر. مەبەستمان چییە؟ کۆمەڵێک زاراوە هەیە تەقریبەن نزیکەی پەنجا بۆ سەد دانە ئەوێ من تازە خەریکی توێژینەوەم تیایانە ئەو بەڕێزانەیش کە لە خولەکانیان لە خولەکانی منا بوون تەنها ئاماژەیەکم بۆیان داوە. ئەو کێشەیەتت نامێنێت ئەمە یەک دوو بیر نەهاتنەوەی وشەکان چیەکەین یەک تەمرینەکەین بۆ بۆ ئەم بابەتە هەر بەڕێزێک ئازادە بە هەر زمانێک بیکات کێشەمان نیە جەنابتان چیەکەم بەڕێزان لە ناو ئەو پیتانی کە هەیە لە زمانە ئەزمەی پاندانە. شەیما بەر لەوەی دە دەقم بمێنێ پێم بڵێ باشە ینی لە سعاتێک و بیست دقێتت پێم بڵێ باشە باش حەزەکەن چارەسەری ئەوە بکەین بە یەک تەمرین و یەک تەکنیکی سادە کە وشەکانت بیر نایەتە لە کاتی گفتوگۆیا تەمرینێکت پێ ئەدەم ڕۆژانە تەقریبەن پانزە خولەک بیکە لەوە نەجات ئەبێت کە وشەکانی لە کاتی گفتوگۆ و نوسینا بیر نەیەتەوە ان شاء اللە چیەکە بەڕێزان بابەتێکمان هەیە ناوی یاریە بۆچی یاری لە فێربوونا گرنگە کێ زانێ خۆش چێژی هەیە زۆر جوانە چی تریش تەرکیز. بێتاقەت نابی جدیەتی تیا نیە هەرچی جدی تیا بوو تۆزێ تەمەن ڕۆشت بەرەوسەر بێتاقەت هەبی وانیە بەس کە وتیان یاریە زۆر زۆر خۆشە چی تریش زۆر جوانە وێناکردن ئەحسەن هەستەکان یەک شتی تیایە هەرکەس بیڵێت دیارێکی تری پێشکەش ئەکەم بەڵێ گیان بیرت ناچێتەوە ئا ئەم بیرت ناچێتەوە شتێکی تایە. وشەکە ئاسانە زۆر دەکارێ کە وتمان دیاریە فێڕ قسەی زۆرەکە تەرکیز و زۆرترێ بە مانەمان هەمووی قوبوڵە بەڵێ عملیە نەکرد ئەمەشمان هەر قوبوڵ بەس پێ دیاری لەی شاید گیان یادگاری خۆشی تایە وەکو ئەوەی کە بڵێ دوێنێ زوو هاتین ماوەسەگەن ئەم دیاریانە من نازانم بۆ یاری تەنها تکنیکێکە ئەو بابەتە خاتە لاشعورت زمانی دایک ئێستا لاشعورە ئێستا من حەزەکە یە ڕاستەخۆ ئەم زمانە ئەگەڕم بۆ زمانی دایکی خۆم بە هەورامی قسەکەم چونکە تۆ چۆتە لاشعور بەس ئەگەر ئەمە بگۆڕی بۆ تورکی تازە خەریکی فێربوونیتی ئەم کێشێت بۆ دروستەکەت چونکە نەچۆتە لاشعور لەبەرەوەی ئاس زۆر زۆر ئاسان بێ لەلاتان ئەگەر کاتێکەوە بە زمانە قسە بکەیت نەچووێ لاشعور و نەچوێ ناو نەستت ئاسایی بە لەلات زمانەوەیە بەبێ بیرکردنەوە قسەی تیا بکەیت ئەمە چووتە لاشعور ئەم تیکنیکە هەرکەسێک جێبەجێی ئەکات بیکات ئەرێ کاکە مەیکەن جێبەجێی مەکەن بەس بیکەن باشترە ئەم یاری کردنە چیە وەرەزان کۆمەڵێک وشە لەماوەی سێ خولەکە سێ خولەک ئەدەی بەخۆت کۆمەڵێک وشە کە بەو زمانە لەو زمانی کە ئەتەوێ بینوسی کۆمەڵێک وشە ئەنوسیت کە بەچی دەسیان پێکردبێت ئێچ باشە هەر وشەیەک ئەمە چارەسەری چی ئەکات لە کاتی گفتوگۆیا ئەو وشەی کە ئەتەوێ بیڵێی چارەسەری ئەکات باشە چەند کەس ئختیاری هەیە وشەکە بخوێنەوە بەس ئەگەر کات بۆ خۆ دیاری کەیت ڕاستەخۆ مێش واد لێ کات خێرا و بابەتانە بیربێتەوە بەڵێ بەڵێ زۆر باشە وشەی زۆرتریش هەیە ئەمە یەکێک لەو خاڵانەوەیە کە واد لێکات کە بەڕاستی من وشەی زۆر زۆر زانم من بۆ عەربی وام کرد ویستم بە وشە لە بەرکەمەوە وتم با ئەم تکنیکە بکەم جێبەجێم کرد کۆمەڵێکی تکنیکی تریشە سێرەکەم وشارێکی زۆر زۆر زانم بەس لە ناو مێشکیم نە هەموو چی بووە تەپوتۆز لێ نیشتووە ئەمە هەر هەموو هێناوە بیرت بەڵێ کیتر اختیاری هەیە بەڵێ شاری ترسی گفتوگۆکردن چەند کەس ترسی گفتوگۆی هەیە دەست بەسپا دەبێت زەحمەت ماشەڵا زۆر زۆر کەواتە من دەورەیەکە کەمەوە ناو ناوە لابردننی ترسی گفتوگۆکردن ئێوەش بەشداری پنتەیە زۆر زۆر ماشەڵە خۆیان خولێکە بن کۆمەڵە تیکنیکتان پێڵێم ئەم ترسە نایەڵن تیکنیکەکانی ئێمە بە چییە یاری کردن بۆچی یاری گرنگە ئەوە خاڵی سەرەکی ئەوان تریش خاڵەکان ئەچن بە دەوریا زۆر باشە ترسی گفتوگۆکردن بە چی نامێنە بەڕێزان کاتێکە مناڵ لە ماڵەوە بێت مۆبایلەکەش لێرە دانراوە باوک لەسەر کار هاتووەتە و زۆر ماندووە خێزانی ئای بۆ هێناوە یان کچێکی ئای بۆ هێناوە ئەوێت بیخوات تۆزێ مشکی مەشغوڵە خەریکی شتێ دەبێت مناڵەکەیشی لە دوورەوە یەک لە بابا هاتۆ ئەمە ئەڕژێت ئەڕژێ بەمرچە ئەمانی ڕژێنم دڵی تەپە تەپە کە بابی خێنی وای بوو ئەمە ڕژێ بەمەنیا باوک ئاگای لە خۆی نەدایکی لە دوور هاوارەکە کچم کوڕم ئەمە مۆبایلە مۆبایل چەند جارێک ئەمە زانچێ مۆبایلە مۆبایل مۆبایل هی گفتوگۆکردن هەست بەمە مناڵەکە فێری چیە بێت پێناسەکردن پێناسەی چی مۆبایل پێناسەیەکی مۆبایلە کا دایکی بۆی لێرە کۆمەڵێ شت فێرە بێت مۆبایل وشەکەی فێرە بێت ڕیزبەندی وشەی تریش فێرە بێت لەگەڵیا یەکێک لە بەهێزترین تکنیکەکان بۆ گفتوگۆ کردن و نەهێشتنی ترس پێناسە کردنی دە وشەیە ڕۆژانە باشە پێناسە کردنی دە وشە چۆنە بێت بەڕێزان من کۆمەڵێک نمونەت بۆ هێنم سێکە زۆر زۆر سادە بووک something that I read کتێب شتێکە کە من ئەیخوێنم و زۆر زۆر ئاسان زمانی دایگا وا فێربووم بەڕێزان دوای توێژینەوەیەکی چەند ساڵە بەمە گەیشتم کە من ئیمڕۆ مادام گەرم بۆ هاتوون ئەو تیکنیکەتان پێ ئەڵێم و پێشکەشتان بێت کێشەی گفتوگۆکردن نایڵێت بەس بە مەرجێک ئەمە بە دەنگی بەرز بخوێنیتەوە ئیتر بۆ عەرەبیش بە هەمان شێوەیە بۆ نموونە کیتاب چیزیس کە من میخوانم ئەمە زنجیرەی واتایی دروست دەکات لە مێشکدا، ها، فێری چیزی ئەبیت، ئەست ئەبیت، کێ، من، میخانەم. زنجیرە واتایەک لە مێشکدا دروست دەکات، کائینات لە بیرت ناباتەوە. پێناسەکردنی، بۆ نموونە، بۆ سەیارەش هەر وایە، لنک للاشیاء والانسان. ئۆتۆمبێل شتێکە کە بۆ گواستنەوەی تۆ، پێناسەکردن ئیتر بە وشەی سەیارە وەسیلە و للنقل و ئەمە ئام ئام لامەش تر ناوی خاوەنداریەتی بووە بە الاشیاء والانسان هەمووی لە ناو مێشکتا بە زنجیرەیی واتا ئەبەسێت ئەمە دووەم پێناسەکردنی وشەکان کە زۆر زۆرتان پێویستە ترسی گفتوگۆکردن نایڵێت بە مەرجێک ئەم وشانە بە دەنگی بەرز بوترێنەوە ئەمە خاڵی دووەم خاڵی سێیەم کێشەی دەربڕین یەکێکی تر لە کێشەکانی، بەڕێزان، کۆمەڵێک وشەیە لە مێشکی ئێمە بە بەرد بوون، زاراوەی فسفور بە بەرد یانی ئەم وشانە لە ناو مێشکی ئێمە جێگیر بوون کاتێ ئەمانەوێت دەریان بهێنینەوە جارێکی تر نایەنەوە، تکنیکی پێناسەکردنی وشەکان ئەوە چارەسەر ئەکات. زۆر باشە بۆ ئەمە چی بکەین تکنیکێکتان پێ بڵێ هەروکو تکنیکی یاریەکە یەکێکی تر لە تکنیکەکان دروستکردنی چیرۆکە ئەمە چییە؟ نوتبوک دەفتەرێکی بچووک دەفتەرچە بەڕێزان ئەم دەفتەرچەیە من بۆچی بەکاریێنم بۆ ئەو زمانی کە تازە ئەمەوێ فێری ببم یەم ڕۆژانە بۆ نمونە لەگەڵ یەکێک لەو ماوەسا بەڕێزان بۆ ماوەسا هاشم بەسەرهاتێکی خۆش هەبووە چوون بۆ سەیران پێکەوە لە ماوەیەکی زۆر زۆر کەمە دەستەکەم بە نووسین و چیرۆکەکە سێ چوار دەربنووسی بەسە دەستەکەی بە چیرۆکەکە لەگەڵیا بووین پێکەوە بووین چووین بۆی ئەوەمان کرد پێکەنین و تەواو نوقتە دانێ کێشەی بە بەردبوون مێشکت نایەڵێت وشەکان بە بەردبووە زانن چییە بیستوتانە ئەو زیندەوەرانن کە جیۆلۆجی ناسەکان بەکاری هێنن بۆ زانینی تەمەنی زەویەکان لە جیۆلۆجی و جیۆگرافیا زۆر گرنگی پێ ئەدرێت بەڵام لە زمانا کاتێ کە وشەیەک ئەبێ بە بەرد ئیتر تۆ وازانی ئەم وشەیە کەڵکی نەماوە لە ڕاستیا کەڵکی ماوە بەڵام ئێمە بەکاری ناێنین بە چی چارەسەر ئەکرێت یت ڕۆژانە چیرۆکێک ها بەیانیان چیرۆکێک نیوەڕۆ چیرۆکێک ئێواران چیرۆکێک ئیتر کێشەی بە بەرد بووی وشەت نامێنێت تیایا خاڵێکی تریان کەمی بازنەی وشەزانی کەمی بازنەی وشەزانی کۆمەڵێک خاڵ لەمانە یانگرێتەوە سەیرکەن بەڕێزان یەکێک لەو بەرهەمانەی کە من زۆر زۆر شانازی پێوەکەم کەمی بازنەی وشەزانی بە کۆمەڵێک تیکنیک چارەسەر کردووە لە زمانی عەرەبی لە زمانی ئینگلیزی لە زمانی فارسی تەواوم کردوون بەس تورکی و زمانەکانی تر کە لە خولەکە ئێمە باسیانەکەین ئەوانە ماوە ئەوەی کە زۆر گرنگە زمانی ئینگلیزیە چی بکەین لە ماوەیەکی کەما بازنەی وشەزانیمان لە زمانەکان فراوانتر ببێت تەقریبەن نزیکەی شەش مانگێک توێژینەوەم لەسەر ئەم بابەتانە کردووە، مقابەلەی زۆر لە دکتۆرەکانم کردووە، دکتۆری وا هەبووە چل و پێنج خولەک کاتی کاتی یاوە پێم، لە ماوەی چل و پێنج ساڵ کۆمەڵێک پرسیارم لەسەر ئەم بابەتانە لێ کردووە. بەڕێزان هەموو وشەیەک کە دروستە بێت لە ناو کۆمەڵگا واتایەکی هەیە. کاتێک کە دروستە بێت کۆمەڵێک ڕێسای هەیە، لە زمانی عەرەبییە فعلی ثلاثی مجرد لە سەرفەکەی ئەبێت سێ پیتی بێت. هەر وشەیەک ئەوەڵەکەی بە نون دەست پێ بکات، دووەمەکەی بە بێ دەست پێ بکات، بە واتای دەرکەوتن، بەرزی، ئاشکرا کردن یەت. سەیر کەن وەکوو ئەم نموونانە، بۆ نموونە، نەبەئ، نەبەء، نەبی، نەبەسە، نەبەتە، نەبەغە، نەبەتە، نەبەحە، زۆر لەم وشانە. تۆ بە یا بە زانینی یەک یاسا لە لایەن منەوە، نزیکەی بیست وشە توانی لەبەر بکەیت. ئەمە پێ وترێت زیادکردنی بازنەی وشەزانی. تۆنی گۆزان ئەڵێ هەر کەسێک بازنەی وشەزانی بەکار بهێنێت وەکوو تاڤگە وشە ڕواتە ناو مێشکی لە ماوەیەکی کەم ئەتوانێت ئەو کتێبانەی کە نەیتوانێت بیخوێننەوە زۆر بە ئاسانی بیانخوێنێتەوە لە زمانی عەرەبیا جارێکی تر هەر وشەیەک ئەوەڵی بە جیم دووەمی بە نوون دەست پێکا بە واتای شاراوە یەت بۆ نموونە جەننە، جەنین، جنوون زۆر زۆر لەوانە هەیە هەر وشەیەک ئەوەڵی بە ح دەست پێ بکا دووەمی بە م دەست پێکا بە واتای گەرمی یەت وەکوو حەمام، حەمە، حەمیم، حەموو. هەر وشەیەک ئەوەڵەکەی بە ف دەست پێ بکات، دووەمەکەی بە ص دەست پێ بکات، بە واتای هەڵگڕانەوە یەت. بیست وشە ئەکەوێتە ناوانەوە. ئەمانەم هەر هەمووی لەوانە دەرهێناوە کە پێیان ئەوترێ بازنەی وشەزانی لە زمانەکانا. لە زمانی ئینگلیزیشا هەمانە بەڕێزان. زۆر زۆرمان هەیە، تەقریبەن نزیکەی هەشتا و پێنج م دەرهێناوە تێیانا. لە ماوەیەکی زۆر زۆر کەما. ئەو شتانەی کە تۆ لەبەرت نەکردووە، بەم یاسایانە بە تایبەت بۆ فێرخواز زۆر زۆر گرنگە. کاتێ بابەت یەتە بەر دەسی کتێبێ وشانێکی لەبەر نەکردوە بەهۆی ئەم یاسایانەوە ئەتوانێت لەبەریان کات هەر وشەیەک بە SEN دەست پێکات واتای بە ساڵاچو نیە سەیرکە بەڕێزان بەس بەم یاسایە چەن وشەت زانی زۆر وانە بڕۆرۆ دیراسە بکە لە ناو فەرهەنگەکەتانە هەر وشەیەک بە VID یان VIC دەست پێ بکات بەواتای بینین یەت توێژینەوە لەسەر قسەکانم بکە بەدواداچونیان بۆ بکەن هەر وشەیەک ئەوەڵەکەی بە ئاڕ نۆمەکەی بە ئی دەست پێکا بە واتای دووبارە کردنەوە یەت لە سەدا تەقریبەن هەشتایان بەو واتایە یەن ئەمە پێ وترێ چی پێ وترێ بازنەی وشەزانی تۆ نەجاتت دەبێت لە لەبەر کردنی هەرچی وشە هەیە هەر وشەیەک هاتە بەر دەستت لەبەری کەیت ئەمە هیچ سودێکی نیە زۆر باشە بەڕێزان. ئەوەندەی کە توانیبێتم لە خزمەتتانا بم لەسەر ئەم بابەتە، من زۆر زۆر خۆشحاڵ بووم ئیمڕۆ لە خزمەتتانا بووم. چەند کاتمان ماوە؟ تەقریبەن ئەرە ونەمان ماوە. زۆر باشە. زۆر باشە. هەر بەڕێزێک پرسیاری هەیە لەسەر ئەم بابەتە ئەوەندەی کە توانیبێتمان ئێمە لە خزمەتیاین. ئەو بابەتەی کە بووە بە پرسیار لە لای زۆر باشە بەڵێ گوێگرتن و بەڵێ بەڵێ نانا ئەوە ئاساییە بەڵام ئەگەر بکرێت ئەگەر بکرێت چونکە تۆ لە کاتی گفتوگۆ کردنەکە ئێمە چۆن زمانی دایک فێر بوون خۆ هیچ مەفهومێک لە مێشکمانا نەبوو سەرەتا وانیە بەس فێریش بووین ئێمە لە ئەنجامی هەڵسوکەوتەکانەوە ئەم مانەوە چەمکانەمان لە مێشکمانا دروست کردووە بڕۆ و وەرەوەمانە هیچ مەفهومێکی نەبوو لە چاوم کاتێک کە تۆ سەیری ڤیدیۆییەکەکەی تایە ئەگەر مەبەستت تایتڵ و شتەکانە ئەو تایتڵانەی هەبێت ئەگەر هەیبێت کێشە نییە بەڵام ئەگەر تەرجومە نەکرابێت باشترە مەسەلەن ئینگلیزیە تەرجومەی کوردی باشە نەکرابێت باشترە بۆ نمونە ئینگلیزی بە ئینگلیزی ئەمە یەکەمیان ئینگلیزی بە کوردی دووەمیان ئینگلیزی بە ئینگلیزی ئەوەندەی تۆ خەریکی ئەو کاتێک کە گفتوگۆکە ئەکات خەریکی خوێندنەوەی خوارەوەی لەسەرەوە مەفهومەکەی لێ تێکەچێت دوایی دووچاری ئەوە ئەبیت کە دیسان بگەرێتەوە بە شوێن وشە یەکێک لە هۆکارەکانی ماندبوونی ئێمە بەڕێزان درێژی لە مەتنەکانە ئەو دەقانەی کە ئێمە وەکو ڕۆمان بە سەماعە گوێیان بۆ ئەگرین، سیدەکانیان لەگەڵایە، چونکە ئەوەنە دوور و درێژن چێژی بیستنیان نەهێشتووە، چونکە بیستن چێژی نییە ئەبێت تۆ بێیت، ئەی جی هۆگەر کابرایەکی ئەمریکییە مەنهەجێکی داناوە، من نازانم لەکوێ دەستان کەوێت، مەنهەجێکی داناوە ئیتر یەکێکە لەو مەنهەجانەی کە ئەڵێن ئێستا لە بواری بیستنا یەکەمی لە جیهانا هێناوە، هەر لە سەرەتایەوە دەست پێکات مەقتەعی کورت کورتی هێناوە چەند جارێک دووبارەی کاتەوە لە وشە سادەکانەوە ئەیهێنێت بەڵام ئەم ڕۆمانانەی کە لە بازار هەیە بەڕێزان ئەمانە بۆ ئاستی ئێمە ناشێ نووسراوە ئاستی یەک ئاستی دوو ئاستی سێ چونکە وشەکانی سادەیە بەڵام ڕۆمانەکە ئەوەنە دوور و درێژە تۆ بێتاقەت و بێزار ئەکات تیانا هەتا کورت و پوخت بێت گوێ بۆ بگریت باشتر ئەبێت ان شاء اللە کەسی تر هەیە پرسیارێ بێ وەڵا. بۆ فێربوونی زمانی فارسی لەلایەن چ هەنگاوێک لە سەرەتادا بڕی کردن؟ بەڵێ بەرنامەی ڕۆسێتاسیۆن زۆر بەقوەتە من پێم وایە کەمتر لە سێ مانگ ئەو ئاستەی کە خۆت ئەتەوێ چونکە ستراتیجیشی تیایە ئەتوانی فێری ببیت ڕۆسێتاسیۆن بەرنامەیەکی زۆر باشە لە ئەمریکا تەقریبا نزیکەی 432 دۆلارە بەڵام لە هەرێمە ئاسایی کۆمپانیای تر کردویانە توانی داونلۆدیشی بکەیت هەم گفتوگۆ هەم نووسین هەموویانی تیایە بەڵام تۆ زیاتر پشت بە قسەکردنەکە ببەستە تیایا بەڵێ. مامۆستا چۆن بتوانین هەموو ڕۆژێ وشەی زۆر لەبەر یانی بۆ دە وشە بە بەردەوامی. یانی چۆن چۆنێتی دروستبوونی پاڵنەر تیاتا ئەوە ئەڵێی؟ نا یانی چۆن ئەو دە وشە بە ساغی لەبەر بە یانی بلێن دە وشە بە قوەت. پێناسەکردنم پێ وتی، هەر وشەیەک ڕۆژانە پێناسە بکە، هەم وشەکە لەبەر ئەکەیت، هەم زنجیرەکانیش پێداچوونەوەی وشەکانی تر ئەکەن، زنجیرەی واتایی لە مێشکتا دروست ئەبێت. پێناسەکردنی وشەکان. دە فریلایتنەر ئەزانی بەکار بێنی. هەی بەڵام. دە فریلایتنەر چارەسەری ئەکات. هەی چۆن سەری لە ئاستی بەرزە یان نزمە. وشەکە؟ ئەبێت دوایی. بەپێی ئەو ئاستەی کە کتێبەکەت هێناوەتە ئاستەکەی نووسراوە یان بڕۆی بۆ لای مامۆستا یان ئەگەر ئەوەش نەبوو کتێبەی کە هێنات لاپەڕەی یەکەمی سەیر بکە تەقریبەن لە سەد وشە ئەگەر پێنج بۆت دەیانت نەزانیەوە تۆ لەو ئاستەیانە گونجاوە گوێ بۆ بگریت لە سەد وشە پێنج بۆت دە وشەیانت نەزانی ئەوەتر تۆ گونجاوە لەو ئاستا بیت بۆ گوێگرتن بەتابێت لەبەرەی بێزاری بێتاقەتی ڕوو تێنەگات تیانە بەڕێزان ئەوەی کەما بێت کە پێم وتن سوپرایزێکی زۆر زۆر گرنگ بۆ یەکەم جارە لە هەرێمی کوردستان مامۆستایەکی خۆشەویستان پێ ئەناسێنم لە بواری ڕوومەتناسی ڕوخسارناسیە و پەیوەندی لەگەڵ کەسایەتەکانە چۆنە پێم وایە توانایەکی ئەوەندە بەهێزی هەیە کە کەسانێکی دەرەوەی وڵات شایەتی ئەویان پیاوەکە وەکو ئوستادێک زۆر زۆر سەرکەوتوانە ئەتوانێت لە ڕوومەتناسیا پلەیەکی باڵا بەدەست بهێنێت ڕوومەتناسی چییە و لە جیهانە لە کوێ ڕێ بێتەوە ئەوە حەزەکەم خۆی باسی بکات بەڵام بەر لەو کاک ئومێدی بەڕێز کاگەرکان لە سێ ساتەقەوە تەشریفی هێناوە لەوانەیە کۆمەڵێک بابەتی هەبێت پێنج خولەکێک تا دە خولەکێک ئێمە لە خزمەتیابین دڵنیامان لە بواری زمانە ئێوەش بتوانن سوودی لێ وەربگرن کاک ئەرکانی ڕاهێنەر لە بواری گەشەپێدانی مرۆیی یەکێکە لە بەشداربووانی خولەی ستراتیجیەتی زمانی ئێمە کە ماوەی پێنج هەفتە ئەخایەنێت ئەم خولەمان بەڕێزیان زۆر زۆر پێویستیان بە زمانێک هەبووە هاتووە بۆ لای ئێمە الحمدللە توانی بە سەرکەوتووی ئەو زمانەش ببڕێت تیایانە بەڵام تقریبا نزیکەی سێ چوار هەفتەیەک ئەم بابەتەیان تەواو کردووە ئێمە لە خزمەتیانە ئەبین کاک ئەرکان بفەرمێت بۆ ئێرە بەخێر بێی کاکەکان جازێ من دانیشم سەرەتا بەناوی خوا ئەم بابەتەی مامۆستا مەزنی کە بە ئێمەی داوە ئێسش بە ئێوەی داوە پێویستە وەک دیاریەک وەریبین دیاریش هەستێکی خۆش و یاریکردنی لەگەڵا هەیە و کاتێک کەسێک دیاریەکت پێدا هەستەکەی ئەو کەسە گرنگیت پێدا کەواتە دیاریکی پێداویت و لای تۆ خۆشە و هەوڵی پاراستنی ئەدەی هەوڵی مانەوەیەتی و کاریگەیش لەناو جەستەی تۆ لەناو دەروونی تۆ جێ یاوە کەواتە ئەمانەی مامۆستا دایەتی بە ئێمە دیارین وەک دیاریش مامەڵەی لەگەڵ بکەین ئەو کاتە لەناو بەشی نائاگای ئێمە جێگیرەبێ من زۆر هەوڵمدا بۆ فێربوونی زمان بەڵام لە دەرەوەی خۆم هەوڵم ئەدا بەڵام مامۆستا نەزمی پێی وتین کە تۆ مێشکت هەیە بەشی ڕاست و چەپی هەیە بەشی ئاگا و نائاگات هەیە زمانی دایکت هەیە هەستەوەرەکان و بیستن و بینینت هەیە کەواتە ئەمانە کەرەستەی فێربونی زمانن نەک سەنتەر سەنتەر هۆکارن بۆ فێربونی زمان. بەڵام هۆکاری سەرەکی نیە نەک بۆماوەیی بەڵام کەسێک وتر ئەو کەسە لە بۆماوە فێڕەبێت ئەم کەسە سەردانی وڵاتێکی تر نەکات فێر نابێت بەڵام مامۆستا مەزنیکی نە بە گرامەر نەبێت فێر نابێت چونکە ئێمە دوان ساڵ گرامەرمان خوێند هەر دانیش نانێن بەوەی کە بڵێن هەر ئەبێ بە گرامەر فێر نابین لەی زۆربەمان فێر نابین بەڵام هەر ئیعتراف ناکەن بۆیە مامۆستا نەزمی هات ئەم ستراتیژیانەی پێ وتین کە ئەتوانن فێری زمان بن وە ئێستا من تەقریبەن دوو هەفتە سێ هەفتەیە وەرم گرتووە وە زۆر ئێستا ئەتوانم کەسێکی عەڕەب بێ یەکسەر بچم حەزەکەم بچم لەگەڵی قسە بکەم بچم پرسیاری لێ بکەم غەڵەت کەم گوێم لێ نیە پرسیاری لێ بکەم گوێم لێ نیە لە هەچ کەس پرسیارەکەم پرسیار بکەم لە مناڵی بچووکی عەڕەب کە بچووک ئا ئەوەنەیە بن ئەچم بۆ لایان پرسیارم لێ دەکەم جاران هەر ڕوونە هەرچم بۆ مناڵان کەواتە ئەوەی ئەیەوێ فێر بی لەناو خۆتا هەیە مامۆستا نەزمی ئەمەی پێوتی بۆیە بە ئەم ڕێگە و تەریقانە ئەتوانی فێری زمان بیت نەک بە هۆکارەکانی تر ئەوانە ئەتوانی بەکار بێنیتەوە کەواتە لەناو خۆتا فێری زمانە بیت مامۆستا نەزمی شتێکی زۆر گرنگی فێر کردم کە من بەمە کۆتایی بێنم ئەویش ئەوە بوو پاڵنەرێک بۆی بتوانین ئەم بابەتە بەردەوام بکەم ئەو پاڵنەرانە من یەکێ لە نمونەکان نمە نمونەیەک جەنگاوەرێک ویستی بەرامبەر لەشکرێکی تر سەربکەوێت، بەڵام ژمارەیان کەم بوو و ڕووبارێک لەبەینیانا هەبوو، ڕووبارەکە گەورو فراوان بوو، یانی کەس نەفەر نەیەتوانی هاتوچۆ بکات لەبەین ئەم دوو ڕووبارە، بۆیە هات جەنگاوەرەکانی خۆی بردە بەرەی دوژمن و لەو بەرەوە داینان، کە لەوێ داینان یەکسەر بەلەمەکانی ئەگرتیەوە. باشە بەلەمەکانی ئاگر تێ بەرا؟ پێی وت بە جەنگاوەرەکانی سەیری بەلەمەکە بکەن سەیر بکەن چۆن گڕی گرن بڵێ سەیسەن کەواتە چارەسەر چیە یا سەر ئەکەوی بەرامبر دوژمن یان ئەمری کەواتە بەڕێزان بە مێشکی خۆمان ئەم پاڵنەرەی بۆ دابنێین یان سەر ئەکەوین ئەو شەرمەت هزمەت کە لەوانە ئەموت وەڵا ئێسە من ئەگەر قسەیە بکەم هەلی تر لێو گاڵتەم پێیەکە ئاڵێ ماوەم تبیەکەوە ها چۆن قسەیەکە ها نازانێ من هەر تەناس قسەم کرد لە دەورەی تریشا بە ڕانێ بەشداریمان کرد کەسێک لە ئاستی باڵا بێت تەنیشتما بوو قسەم لەگەڵ دکتۆرەکە کرد ئەو پێیەکەنی کەواتە نەگەر لە لە ڕوخێنەرەکان ئەگەر گوێی لەبی ئەگەر گوێی لەبی کەسە گوێی نایەبێت کێ گاڵتەم پێ کات کێ ئەینەکە ئەوە بۆچوونی ئەوە بەرامبەر بە من ئەو بۆچوونی خۆم نیە بەرامبەر بە پێناسەی ئەوە بۆ من من پێناسەی خۆم بۆ خۆم لای من نەخێ من لێ وشە ئەگەڕێم لێ فێر بوو ناگەر تەرجمە عەرەبی وێنەر هاڵێند بەڵێ. ئەو ماوەیە چەند بوو کە تۆ ئەو زمانە زۆرە فێربوویت؟ ئەو ماوەیە تەقریبەن دوو هەفتە سێ هەفتەیە بێ ئێمە بابەتەکەمان تەواو کردووە واتە هەوڵی زۆرم ئەداوە فێربوونی عەرەبی لە زۆر بواری تر لە مامۆستای عەرەبی پرسیارم ئەکرد چۆن فێرببم چۆن سەرەتا یەکەم جار بەشی ناگای خۆم دۆزیەوە کە مامۆسا زۆر بەشی ناگای کرد ئەم بەشی ناگان دۆزیەوە تقریبان بە سێ شەو چوار شەو ئیتر شەوانە ناخەوتم بیرم لێ ئەکردەوە بەشی ناگا چییە ئەمە چۆن بەکارێ چۆن بچمە ناوی، چۆن دەستم پێی بگا، چۆن وشەکانی تیا خەزن بکەم، بەردەوام لەم حاڵەتانە مامۆستا ئەو تەکنیکانەی فێری کردین، یەکێ لەوانە وشەکە زمانی دایکی خۆت لەگەڵ وێناسازی زەینیە یانی مامۆستا بۆ ئینگلیزی ئەوەی پێوتین کە سمارت یانی سمارتی کوردی لای خۆمان کە ئیهێنی بە مێشتا زیرەکەی ئەمە یەکێکە لەو تەکنیکانە کە بەکارێنی دوایی دەبێت ناچێتەوە بۆ شتێکی خۆشی تیایە لە بەشی نائاگا خەز نابێت یەکێ لەوانە ئەوێت ئەو وشەت وشەت بۆ فراوانە کاکە ئەم وشەت زیایی کرد ئەو کاتە توانی پێناسەیش بکەی و من یەکێک لەو کەسانی کە داناوە بۆ خۆم دکتۆر تارق سۆیدانم داناوە بۆ خۆم داونلۆدی بابەتەکانیم کردووە هەم خۆم ئەمێ بە ڕاهێنەری گەشە بدانی مرۆیش بابەتەکانیم لەلای خۆم تەزیف لۆ لە مبایلەکەم کاتە مردووەکانم کاتێک بەردەوام لە خەستانەم کە داوام ئەکەم بزانم کە عەمەلیات تەواو بووە بەڵام دائەنیشم لەوێ کاتمان ماوە بەردەوام تەواو بوو ئیستفادە لەم کاتەیە کەم بەخەوم باخەڵم مبایلەکە و سەماعەکە یەکەمە گوێم گوێ لە بابەتێک بدەم بۆی بتوانم سوودی لێ ببینم یانی ئەو کاتە مردووانەی کە هەمە بەردەوام ئیستفادەیان لێ ژیان چی؟ بەشی نائاگا هێناونە بەردەوام دووبارە یەکەمەوە بکشێت بە دووبارە کردنەوە لە کوێ خەزنە بێ لە بەشی نائاگات خەزنە بێ واتە ئەو کاتەی کە باسی ئەو وشە کرا لە شوێنەکە یەکسەر لا ئیرادی ئەم نەیزانم یانی چی ها یانی لا ئیرادی بە چی بە بەردەوامی دووبارە کردنەوە بە چی بەو شێوازەی کە وشەکە پێم وتی وشەکە کۆدەکەی پێیەتی لەگەڵ وێناسازیەکەت ئەگەر ئەمەت دووبارە کردەوە بەردەوام ئەو کاتە وشە ئەبێتە بەشێک لە تۆ واتە ئەبێتە لەناو تۆ لەوە نابێ دانیشی بیری لێ بکەیتەوە ئەم وشەیە مانای ئەوە ئەوەش مانای ئەوە ئەوەش مانای ئەوە ڕستەکە کاتە ئەمە ئەمە ناکەی کاتە هەر لای دادێن خۆی بەس بەردەوام دووبارەی بکەرەوە بەشی ناگا بێ بۆی دابن وەکو ئەڵێ وەکو ڕاوچەکە ئەڵێ بۆی دابنیشی ئەبێ بیری لێ بکەیت تا ئەیدۆزیتەوە بەشی ناگای خۆت چونکە هەر شێوازێک بۆ کەسێک تایبەت بە خۆی هەیە یاسا نییە بڵێی ئەمە یەک و یەک دووەکە بۆ گشتی هەر وایە. ئاخ شتێکی وامان نیە هەر کەس تایبەت بە خۆی بەرنامەیەک تایبەت بە خۆی هەیە ئەبێ ئەوەی خۆی بدۆزێتەوە هیچ پرسیارێک نیە فازل تقریب ئەو پێنج هەفتەیە کە بەشدار بووین هەر پێنج حەفتەکەی نەخێر وشەی ئەوەنەی پێ نەداین کە بڵێین ئا بەو وشانەن ئەمانەی کە بە ئێوەی دا ئەوانەشی بە ئێمە دا کە بڵێین ئەوە مانای ئەوەیە و ئەم ڕستەی بە ئێمە داوە زائیدەن چەند بەرنامەیکیشی پێ داوین کە ڕۆستاسپۆری پێ داوین کە منیش ماوم بە تەواوی وەربگرم ئینشەڵا ئەوەی پێ داوین ئیتر لەسەر ئەو بابەتە بڕۆ لەسەری. خۆشەویستان سپاس بۆ ڕاگەیاندن و بڵاوکردنەوەی بەرهەم و بابەتەکانی گروپی ئاواز بۆ زیاتر سوودمەند بوونی هەموو لایەک کاتێکی ئاسوودە هەر شاد بن.